ڕایان کرد چۆن ئەو بەیانە خۆم چوم خواردنم دانێ گەورە ئەی پاسەوانەکانی دیکە لەگەڵیان هەڵاتن بەدوایە کەون باشە بۆچی بەجێ دێشتن ها؟ ئەی بەرپرسی بەشی دارایی من بەجێم نەهێشتن ئەی گەورەی من ئەوان منیان دەرکرد ئەوا دیارە ئەوان پێیان زانیوە هەر لەبەر ئەوەشە دەریان کرد نەخێر ئەی قەی سەری گەورە من لەوێ دەژیام و یەکێک بووم لەوان و هەموو نهێنەکانی ئەوان دەزانم، هیچ کەسێکیش ئەو شتانە نازانێ و هیچ کەسێک لە میرەکان هەستیان بە من نەکردبوو. کەواتە بۆ دەریان کردووی؟ پێویستیان بە من نەما گەورەی من، پێویستیان بە هیچ کەسێکیش نەما، نە ڕوومییەکان و نە فارسییەکان و هەموو شتێکیان کرد بە عەرەبی، نووسراوەکان و سەربازەکان و پارەکانیشیان کرد بە عەرەبی ئەی گەورەی من. زەوی بە تەمایە زەوی بە تەمایە بە تەوای ببێ بە عەڕەبی ئێمە کوڕەزای قەیسەری گەورەین بڵێ وایە ئێمە قەیسەری گەورە و ئەسکەندەری گەورەین بەڕاستی ئێمە وامان لێهاتووە کە لە نێوان خۆماندا شەڕ بکەین ئەوەشیان دەبێتە هۆی ئەوەی کە عەرەب بە تەواوی تاڵانمان بکەن. ئەمەوێ دڵنیات بکەمەوە گەورەی من ئەو عەرەبانە لە ناو خۆیاندا پلان بۆ یەکتری دادەنێن و شەڕ دەکەن لە ناو خۆیاندا، وە زیاتر و گەورەتر لەوەی کە لەناو ئێمەدا هەیە ئەی گەورەی من ئەمەوێ دڵنیات بکەمەوە. ڕاوەستە پێم ڕامە بوێرە هەی دەرکراوی هەڵاتوو. بەخوای گەورە سوێند دەخۆم من بە تۆ ڕانابێرم من جێم هێشتن و ئاگاشیان لە ئێمە نییە سەرقاڵن بەو شتانەی کە هەڵگیرساوە لە شارەکانی ڕۆژهەڵات و لە ڕۆژئاوا وە تۆش سوپاسی خوا بکە ئەی گەورەم بە ئەوەی کە ئەوان سەرقاڵن دەتوانی هێرش بکەیتە سەریان و هەموو وڵاتەکەیان لە شامەوە دەست پێ بکە و داگیری بکە هەتاوەکو ڕومەکان بۆ ئەوەی وەکو جاران بگەڕێتەوە بۆ خۆمان زانیت؟ پێم بڵێ. ئایا تۆ بەتەمای سیخوڕی بۆ ئەوان بکەی ها؟ من؟ من ئەی گەورەی من؟ تۆیان ناردووە بۆ ئەوەی هەڵم بخەڵەتێنی پاشان دەتەوێ هێزەکانم دەربکەم بەبێ هیچ ئامادەبوونێک؟ دەتەوێ هێزەکانی ئەوان لە ناومان بەرن کە لە دەوروبەری حەلەب ڕاوەستاون؟ پێش چەند ڕۆژێک من حەلەبم بەجێهێشت و هیچ هێزێکی تیا نییە گەورەم باوەڕکە پێم بڵێ کەی دیمەشقە جێهێشت؟ پێش چەند مانگێک لەو کاتەوە لەکوێ بووی؟ لە خوناسرا ئەی بەڵگەت چییە؟ وەزیر. بەڵێ گەورە ئەو لەوێ بوو لەوێ چیت بینی و گوێ لە چی بوو کەسێک بووە بە سەرۆکی ئەوێ میرێکی ئومەوی عەبدولمەلیک دەبێت بە مامی و و باوکیشی پەیمان پارێزە ئەوەی هەواڵەکەت ناویشی عمەرە من پەیوەندیم بە ناوەکەیەوە نییە هەی بێمێشک ئەو برازای ئەو پیاوەیە، ئەوەی تەواوی هێزەکانی ڕاوناین لە شەڕی یەرمووک و و قەیسەرە گەورەکەشی لەوێ دەرکردین، هەرقل. عومەری کوڕی خەتاب؟ بەڵێ، ئەو میرەشک و ڕەزای ئەوە، ئەویش کار لەسەر ڕێبازەکەی باپیری دەکات، جێنشینە ڕاستگۆیەکە. کەس هەرقڵی نەبەزاند، تەنها عومەر نەبێ. دەی بڕۆ دەرەوە بڕۆ دەرەوە ئەی نێردراوی هەواڵی ناخۆش بڕۆ هەواڵی ئەو میرەم بۆ بێنە ئەگەر توانیت ئەوە سەریم بۆ بێنە فەرمانتە ئەی گەورەی من ئەگەر ئەو کوڕە ببێ بە سەرۆکیان هەروەکو باپیری لێ دێ ئەو شتانەی لە ژێر پێی منی شەدەی بات هەموو شتێک لە دەستی من دەبات لە شوێنی منیش دادەنیشێ لەو شوێنەی جێگای منە میرەکەم پیاوێکی چاکە تەنها لەگەڵ هەژارەکان بەڵام زۆر تووڕێ لەگەڵ ناپاکەکان بەخوا زۆریشن لەسەر ئەم زەویە لە هەموو شوێنێک زۆرن. لەوانەیە لە هەموو ماڵێکیشە هەبێ. ناپاک تەنها بۆ کوشتن باشە. دەبێ میرەکەم توندڕەو بێ لەگەڵیان. پەیوەندی بە تۆ چییە ئەم کارانە؟ خێرە بڕۆ بۆ ژوورەکەت. فەرمانتە خانمەکەم. ڕۆژێک لە ڕۆژان دەبم بە گەورەی تۆ و خەفەتت دەدەمێ ئەی کچی عەبدولمەلیک. سلام علیکم. وعلیکم سلام باوکی حەفەز هەواڵ چیە؟ خزمەکانی حەجاج هەڵاتن. ئەی باشە پێم نەگوتی فیلی پیاوی ناحەق بەهێزترە لە پیاوی حەق؟ بەڵام لە کۆتایی حەق سەردەکەوێت ئەگەر هات و ڕۆژێکیش حەق گرەوەکەی دۆڕاند ئەوە ڕۆژێک دادێ هەر دەگەڕێتەوە و ئەوە پەیمانی خوددایە. ئایا زانیت کە چۆن هەڵاتێن؟ بە کارێکی ناپاکی پیس. لە پاسەوانێکی ناپاک. جا کێ ناڵێ زۆربەی پاسەوانەکان وەکو ئەوان ناپاک نین؟ من خۆم ئەوانم هەڵبژاردووە لە باشترین پیاو و سەربازەکانی ئێرە. باشە عومەر تۆ ئەو پارەیان دەدەیتێ کە میری پێشوو کاتی خۆی پێی دەدان؟ ئەو تەنانەت دینارێکی نەدەدا بە هیچ کەسێکیان، بەڵام بەڕەڵڵای کردبووم بۆ ئەوەی بەناو خەڵکی بکەون و پارەیان لێوەرگرن و لێیاندەن و. هانی خەڵکیان دەدا بۆ ئەوەی لەسەر ستەم بڕۆن. لە دەستیان دەدەی و مووچەیان کەم دەکەیتەوە و دەتەوێ خزمەتت بکەن، ئەو شتە نابێ. دەتەوێ ویژدانی ئەوانە بە پارە بە ویژدانی خۆم بگۆڕم؟ ئەوە ویژدانی منە؟ نەخێر، بەڵام من هەندێ شت دەزانم کە لە کۆشکی جێنشینی زانیومە. خۆشەویستی سەرباز بۆ ئەو کەسانەیە کە تێریان دەکا و دەمیان پڕ زێر دەکا. گەر هەر کەسێ خۆشەویستەکەی هێندەی موچەکەی بێت ئەوە خۆشەویستی نییە بگەڕی بۆ سەربازێک وەکو خۆت بێ مەحاڵە یەکێکیش ببینیتەوە بەڵکو زۆر کەس هەیە بەڵام من لە ڕێی حەقلا نادەم گەر تەنیایە کەسیش بێت هیوام گەورەیە بە خوددا کە لە پشتم بێ و سرم بخە. زۆر گەڕین بەڵام نەمان دۆزیەوە گەورم ئەوە لە کەم تەرخەمی خۆتە نەتوانی سەربازێکی باش هەڵبژێری باشە ئێستا دەتەوێت ئێمە چی بکەین گەورم بە هیچ شێوەیەک سەربازم ناوێت لە ئەوان فەرمانتە گەورم بە هەواڵێک دەدنێرم بۆ لای پێشەوە ئیمانداران تاوەکو بزانێ ئێمە سەر بەخۆ کار ناکەین. فەرمانتە باوکی حەفس. بەڕای من گەورەم دەڵێم با بەجوانی بگەڕێین ناوەڕاستی شارەکە و دەوروپشتی ماڵی یوسف و عامر بەڵکو بۆ ئەوەی یەکێک لەوان بگەڕێتەوە تاکو ژنەکانیان ببەن و وە بڕۆن. نەخێر ئەوە نەکەن لەپێش ماڵ و مناڵیان. ئەگەر یەکێکیان لەوانە گەڕاوە ماڵەوە ئەوە نەیانشکێننەوە لەپێش ماڵ و مناڵەکانیان. لێیان گەڕێن و با بۆ خۆیان بڕۆن. یارمەتیم دەن! یارمەتیم دەن! لێی گەڕێن! بۆ خاتری خوا یارمەتیم دەن! تۆ چی؟ من هاوسەری یوسفی سەقەفیم بەندکراوە بێتاوانەکە هاوسەرەکەت هەڵاتوە ئێستا لە کوێە؟ لە سەربازەکان بپرسە کار لە ماڵەکەم هەموو شتێکیان تاڵان کرد و مناڵەکەمیان ترسان سەربازەکانم؟ عەدی گەورام، ئەوە چی دەڵێ؟ سەربازی مەردەکەی ئەون پیرانە بۆ ئەوەی ترس و دڵەڕاوکێ بخەنە ناو خەڵکی شارەکەوە گەورام. باشە دەتوانی بیان ناسیتەوە ئەگەر بیان بینی؟ بەڵێ گەورام، یەک بە یەک دەموچاویان دەناسمەوە. هەر هەموو سەربازەکانی ئێرە کۆ دەکەیەوە بۆ ئەوەی بیان بینێ. دانیشە پشوو بدە و مەترسە. ئەی مناڵەکانم؟ مزاحم. ئەمرکە گەورام. مناڵەکان بێنە. گەورام فەرمانتە. منیش دەڕۆم لەگەڵی. بڕۆ لەگەڵی بەڵام ئەوە بزانە ئێستا تۆ نزیکی منی و حرمەتی تۆ ماڵ و منداڵەکەت حرمەتی ماڵ و منداڵی منە سوێن دەخۆم بەخوا ئەگەر یەکێک لە سەربازەکانی خۆمان لەسەری دەربچێت کە ماڵی ئەو ژنەی تاڵان کردووە وازی لێ ناهێنم تاوەکو ملی لێ نەکەمەوە ئەی میرم خدا بتپارێزێت بەڵام گەورەم ئێمە هەر دەبێت توندوتیژی بەکاربێنین بەرامبەریان. تووڕەبوون و توندوتیژی بەرامبەر بە کێ؟ بۆ ئەو کەسانەی کە جێگای گومانن. دەتەوێت خەڵک بە گومان دەستگیر بکەین؟ بەبێ بەڵگە یان بەبێ گەواهێکی ڕاستەقینە؟ جەنابی گەورەم، ئاژاوەچییەکان هەموو زەوییەکانیان بە ئارەزووی خۆیان داگیر کردووە بە خراپە. ئەوانیش هەمووی خزم و کەسی ئەو سەقەفیە هەڵاتووان و شاهێدێک نادۆزینەوە بۆ ئەوەی شایەدی لەسەر تاوانبارێک بدات. ئەوان ئامادەبوون لە ئەنجومەنەکەم بە چەکەوە شایەدی خۆیان دا. کارێکی زۆر باشت کرد کە ئەوانت لای خۆت هێشتەوە. مەبەستت چیە؟ ئەو پیاوە خوناسڕیە هەموویانی کڕیوە، هەموو پارەکانی ئەوانیان بار کرد و دزیان، لە قەڵاکەشەوە ڕایان کرد بەرەو چیاکان. ئەی تۆ و پیاوەکانت لە کوێ بوون؟ قەڵاکە ژێرزەمینی زۆرە، ئەوانیش شارەزای ئەو شوێنانەن، ئێمە پێی نازانین گەورەم. کەواتە ئەو پیاوە خوناسڕیە هەڵاتووە لە بەندیخانە. نەخێر گەورەم، ئەو هێشتا لە بەندیخانەیە، مەحاڵە دەستیان بە بەندیخانە بگات، لەبەرئەوەی لە لوتکەی قەڵاکەیە، لەبەر دوورییەکەی ناوی لێ دەنێن کەلووی شەیتان. بە باشی چاوتان لەسەری بێت. گەر هەوڵی هەڵاتن بدات یەکسەر دەیکوژم. نەخێر، کوشتن بەبێ تاوان نابێت. شمشێرەکەت بەڕووی هیچ کەسێک بەرز ناکەیتەوە تاوەکو بە تەواوی بەڵگەی ئەوەمان پێ نەبێت. میری گەورەم، ئێمە لەناو سەرچاوەی گورگەکانین و نزیکین لە دوژمنەکانمان. ئەوانە هەمیشە هەوڵی ئەوە دەدەن گەورە کە ئاژاوە لە نێوان ئێمەدا بنێنەوە. پیاوی خراپیش زۆرن. وەڵاهی کاتێک ڕووبەڕووی خودای گەورە ببنەوە زۆر باشترە ڕووبەڕووی خودا ببمەوە بە خوێنەکانیان. وە هەڵەش ناکەم لە لێبوردەیی لەوە باشترە لەوەی کە لە یەکێک بدەم لە کاتی سزادان. پێشەوا ئیمانداران لەگەڵ پەیمانەکەمان سڵاو ڕێزێکی تایبەتت پێشکەش دەکەین ئێمە ڕازین بە وەلیدی پەیمان پارێزمان بۆ ئەو کەسەی جێنشینی دەگرێتە دەستەوە لە نزیکی تۆوە زۆر لە قڕێش دەچێت خەڵک خۆشی لە بارانەکەی دەبینێت وە کاریگەری بکەیت لەسەر براکەت سوێن بە پەیمانەکەت دەخۆین لە خۆمان ڕنابینین بە قسەی بکەین بەڵام دەبێ بە ئاگا بین لە هۆزەکەی، هۆزی کوڕی خەتاب، گەر دەسەڵاتیان بە دەست گرت دەترسین خانوو بەرە بکەیتە دەستیانەوە و هۆزی ئومەیەش بە بێکەس بمێنێتەوە نامانەوێ سپەی داری پەشیمانی بچێنی و و دوو بەیانیش خێزانەکەت ئازاری پەشیمانی بچێژن ئەوە کاری حەجاجە هه. دەست خۆش. بەڕاستی دەستخۆشی لە تۆ دەکەم. کارێکی زۆر باشت کرد دارچاندن و بەرهەمەکەی بە تەنها بۆ بنەماڵەی پێشەوای ئیمانداران دەمێنێتەوە. زۆر باشە زۆر باشە. خودا چاکە و باشت بۆ بکە پێشەوە ئیماندارە. ئایا چاوت بە حەجات کەوت پێش ئەوەی بیت بۆ لامان؟ بەڵێ، پێشەوا ئیمانداران. گوێی لەو شتانە بوو لە تۆ؟ بەڵێ، پێشەوا ئیمانداران. وابزانم هەر ئەویش فەرمانی پێدای کە ئەو شتانە بنووسی. بەڵێ. بەڵام پێشەوا ئیمانداران، خەمی مناڵەکانی تۆمە لە دەست براکەت و کوڕەکانی. بە ئاگام دێنی لە براکەم پەیوەندی بە ئێمۆچیە بە خودای گەورە نمونەی وەکو تۆ سەرچاوی دووڕون ئەگەر براکەم لە شوێنەکەم دابنیشێت وە تۆش بێتە ژورۆ بۆ لای ئەو قسانێ بەسەر منت دا هەڵدا بەسەروشت هەڵدەدا گەورەترین ئاژاوە دەنایەوە لە نێوان کوڕەکانی و کوڕەکانم وەهانی ئەویشت دەدا خۆت و ئەوانەی کە لەگەڵتن تۆ هەموو ئەوانەی وەکو تۆن هەمووتان ئاژاوە چین بەداڵی گۆشتخۆرە دەچن هەر کاتێک تێرەکان شەڕ دەکەن و دەڕۆن پاشان ئێوە دێنە پێشەوە لاشە پیسەکە دەخۆن دەی بۆ دەرەوە دڵنیا بە لێرە نازیتە دەرەوە کە سەری تۆ لەسەر شانی خۆت بمێنێت بۆ دەرەوە تۆ ڕاوەتە بمێنەرەوە بەڵێ گەورم فەرم و پێشەوە ئیمانداران بە حەجاج بڵێ شێر دەموچاوی خۆی گرش دەکات بەرامبەر منداڵەکانی بەڵام ئاگدار بە نیان کوژێت بەنیونۆکەکانی لیان دەدات بۆ ئەوەی فێری ڕێزیان بکات بەڵام برینداریشیان ناکات و هەروەها ئامادەی هێرش بکاتە سەر هەموو کەسێک زۆر بەتوندی کە بێن بۆ منداڵەکانی لە گورگ و ڕێوی و کەمتیار و هەر زۆرێک بێت ئایا ئەوە قسەکانی جەنابی ئەو نییە؟ ئەی چۆن حەش هەلێ دەکات؟ من و تۆ و هەروا هەموو پیاوەکانمان دەکوژن باوەڕ بکەن. باشە چێ گۆڕیویەتی لە باوکی یوسفەوە؟ ئێستا کاتی قسەکردن نییە بڕۆنە دەرەوە. پێویستە هەر ئێستا بڕۆین بۆ کوفە ئێمە هیچ جێگەیەکی ترمان نییە. کوفە؟ بێگومان حەجاج دوودڵی ناکات لە گێڕانەوەمان بۆ جێنشینی گەورە. ئێستا تێگەیشتی دانراوەکە چییە عامر؟ ناتگەڕێنێتەوە بۆ جێنشینەکە و ناشتگەڕێنێتەوە بۆ پێشەوای ئیمانداران. ئەوە بزانە. ئەی بۆ کوێ؟ بۆ خوڕاسان، بۆ لای کوڕی موهەلەب، وا خۆت پیشان بدە کە هەرگیز منت نەبینیوە. وەڵا ڕاست دەکەی. دەی یوسف با خێرا بەڕێکەوین. بۆ منی جێبهێڵە، بۆ منی جێبهێڵە تا بتوانی هەڵبێیت، هەڵاتنی یەکێک لە ئێمە ڕزگاری دەبێت، خێرا کە دەی، هەر ئێستاکە بڕۆن، دەی دەی دەی دەی. ڕاست دەکەی. بەڵام لە ڕێگایەکی ترەوە دەڕۆم وانە؟ بەڵێ بۆ ئەفریقیا بۆ ئەفریقیا نووسراوێک دەنێرم بۆ پیاوەکانمان بۆ ئەوەی ئاگایان لە تۆ بێت دەی بڕۆ خێرا ئەی باشە من گەورەم پێت نەوتم کە ناوت چییە؟ شداد الموسلی خۆت ئامادە بکە ئەگەر تونڕەوبی باش خۆت ئامادە بکە ئەگەر تۆ گەیشتی ئەو شوێنە ئەوە تۆ مەوسلی و ئەگەر سەرکەوتوبی لەو شتانە کە ئێستا پێم گوتی ئەوە دەبیت بە میرێک لە جیاتی برادەرەکەمان تەنوخی باشە کامە شار گەورەم مسر الفستاد حلوان خدا تەمەنی میرەکەی عەبدولعەزیزی کوڕی مەڕوان درێژ بکە و بیپارێزێ وە خدا تەمەنی کوڕەکەی درێژ بکە ئەو کەسە دەڵێم ئابڕووی بردی ئەگەر بزانێ جێگاکەت لەکوێیە سەر دەبڕێ سڵاوت لێ دەکات دایکی عومەر. کوڕەکەم لە کوێیە؟ وەرە وەرە ماشەڵڵا لە دڵی دایک من پێت دەڵێم کوڕەکەت سەلامت لێ دەکات تۆش پێم دەڵی لە کوێیە گەر لێرە بواە ئەوە چاوەڕای دەکرد سڵاوی بە یەکێکی تێدەنات ئەگەر باوکیشی بواە دڵی دایکە ئەی باوکی عمر. فەرموو نووسراوەکەیەتی داوای چەند شتێک دەکات و وەکو عباکانی و جلەکانی و هەندێک بوون بۆ خۆی و ژنەکەی و خزمەتکارەکانی چەند خۆشە بۆنی کوڕەکەم کاروانێک ئامادە بکە بۆ داواکاریەکانی منیش دەمەوێت لەگەڵی بڕۆم لەگەڵی دەڕۆی؟ ئەوە ڕێگایەکی دوورە شارەکەی لە دوورترین شوێنە لە شام دایکی عمر ئەگەر لە دوورترین شوێنیش بێ من من هەست بە ترسێکی زۆر دەکەم خەونی پێوە دەبینم لە ناو دۆڵێکی زۆر قوولە هەموو دڕندەکانیش لە دەوروبەری ڕاوەستاون کوڕەکەتیت نەحەزێکی نییە و ناشزانێ نەحەزی چییە و دوژمنیشی نییە و حەز لە دوژمنایەتی هیچ کەسێک ناکات ئەی کچی عاسمی کوڕی عومەری کوڕی خەتاب. ئایا باپیری عومەر تەنها لەسەر حەق دەیزانی ناحەزی چییە؟ دوژمنایەتی یەکێکی دەکرد گەر دوژمنی خودا بوایە تا بە ناپاکی کوشتیان. گوێ بگرە کچە زای عومەر با خەمی تۆ لەسەر کوڕەکەت وات لێ نەکا کە خودای گەورە دەفەرموێ. ئەینەما تەکونو یودریککوم الموت ولو کنتم فی بروج المشیدە. صدق اللە العظیم خودایە سەلامەتی بکەی دەی ئەو هەڵاتوە بکەنە ژوورەوە گەورم گەورم ئێستا من لە نزیکی تۆم گەورم من لە نزیکی تۆم ئەی گەورە پیاوی عربان ئەی شێرەکەی خوراسان نزیک بوونەوەیەکی زۆر بە سەختی نە دراوسێیەک لێی دەبورێت و هەروەها نە شوێنێکیش دەیگرێتە خۆی. گەورەم، من هاتووم تاوەکو تۆ. من پرسیاری ئەوەم لە تۆ نەکردووە کە کێی و کێ تۆی ناردووە و لە دەست چی هەڵاتووی؟ بەرمەک. بەڵێ گەورەم. فەرموو بڵێ ئەی شێری خوراسان. ئەوەندەی خواردن بدەنێ تا ورگی پڕ دەبێ. پاشان موهەلەبی بۆ پێشکەش بکەن بە هەنجوینی پاڵێوراو بۆ ئەوەی تامی بکات کە چێشتلێنەری جێنشین هەرگیز نەتوانێت بەم شێوەیە بیکات. و خانوێکی باشی بۆ ئامادە بکەن کە باخچەی تێدا بێ و خزمەتکارێکی بدەنێ بۆ خزمەت کردنی. بەڵام ئەگەر بێ ماڵیش هاتبێ ئەوە چۆن دەبێ گەورەم؟ ژنێکی بۆ بێنن کە بە دڵی خۆی هەڵیبژێرێ و مارەی یەکەشی ئێمە لە پارەکانمان دەیدەینێ هەرچییەکی بوێ ئامادەی بکەن بۆی. داواکارییەکانی تۆ فەرمانە گەورەم. خوا تەمەن و دەسەڵاتت درێژ کا گەورەم. بەڵام ڕێم پێ بدە با پێت بڵێم کە لە بەرچی هەڵاتوم وەروەها بۆچی ئەی میوانەکەمان ئێمە پرسیار لە میوانەکەمان ناکەین بۆ و لە بەرچی و چۆن هاتووە بۆ لامان ئێمە لەوە ناپرسین ئاگادار بە کە تۆ ئێستا بۆ لای ئێمە هاتووی و نزیکی ئێمە بوویتەوە قەدەغە دەکرێی ئەگەر بێت و جەنابێت لە کوڕی دایکی حەجاجیش هەڵاتبی من لە بەرەوە هەڵنەهات بووم گەورم بەڵام من. ئەو کەسەی کە لە حەجاجی زۆردار هەڵنەیە ئەوا بزانە لە شەیتانیش هەڵنایێ هەرچییەک بێت قەدەغەت دەکەم ئەگەر بێت و شەیتانیش بە دوات بکەوێ. من لەبەر شەیتان هەڵنەهاتبووم گەورەم، بەڵام ڕاستیەکەی من لەبەر میری خوناسیڕە هەڵاتووم. خوناسیڕە؟ باشە ئەو لە کوێیە خوناسرە؟ شاری خوناسرە گەورەم دەکەوێتە نزیک حەلەب. ئەو میرە کێیە کە بەرپرسی ئەو گوندەیە کە پێی دەڵێن خوناسرە؟ پێم بڵێن کێیە؟ کوڕی عەبدولعەزیزی کوڕی مەڕوانە گەورەم. عومەر! عومەری کوڕی عەبدولعەزیز. ئەها! ئەو گوندەیە کە مامی خۆی بە تەواوی نەفی کرد وانیە؟ بۆ هیچ کەسێ دەتوانێت لە دەستی ئەو لاوە هەڵبێت ها؟ هەرچەندە ئێمەش زۆرمان پێ ناخۆشە. بڕۆ تۆ زۆر دڵنیابە لە خوێنی خۆت. ئەگەر لە دەستی عەبدولمەلیک خۆیشی هەڵاتبی باشە؟ بڕۆ. عومەری کوڕی عەبدولعەزیز وای لێ هاتووە خزمەتکار بترسێنێ. برادەرەکانت پشتیان بەردای ئەوانەی دەیان ناسین و ئەوانەی نایان ناسین کە تەنها خودای گەورە پێیان دەزانێت ستەمتان لەگەڵ کردم ئەی میری مسلمانانی عرب ستەممان کرد ئەعوذ باللە لە ستەم و ستەمکاران دانیشە دانیشە بەڕاستی قسە بکە بۆچی دەتەوێ بمکوژی من بۆچی دەمەوێ بتکوژم ئایا تۆ هەندێک لە پیاوەکانن نەناردە سەر ڕێگاکەم هەتا وەکو لە ناوم بەرن پیاوەکانم من پیاوێکی بازرگانیم کەس ناناسم جگە لەو کەسانە کاری بازرگانیان لەگەڵ داواکەم بە چەند منت فرۆشت یان ویژدانی خۆت بە چەند فرۆش بۆی بمکوژی بە چەند قەسەم بە خودای گەورە سوێن خواردنم ناوێ ئەوەش باش بزانە کە هەر پیلانێکت داناوە لە سەتای دەرچوونم لە دیمەشق تاوەکو گەیشتمە ئێرە پیاوەکانت هەمویان پێڕاگەیاندوم ئەگەر تۆ ڕاست بکەی دەی بەرە ڕوومە بکەنەوە ئەگەر بمویست بە سنوورت بۆ دابنێم ئەوە هەموو بەڵگە و ڕاستیەکانم پێشانی تۆ دەدا و یەکەم بەڵگەش پیاوێکە لە لای ئێمە کە متمانەی زۆرمان پێ هەبوو هەواڵی پێدای کە دەرچووم کە زانی لە دیمەشق دەردەچم هاتە لای تۆ یەکسەر هەواڵی دەرچوونی بە تۆ گەیان بۆ ئەوی بمکوژی کە خودای گەورە کەشفی کرد دەزانی ئەو پیاوە چێ بوو چێە کەعب فەرمانتە گەورەم هاوڕێکەی بانگ بکە کە لە کاتێکدا ئەو هاوڕێی ئێمە بوو هەروەها ڕێگە بە برا مەسیحیەکانیش بدە با بێنە ژوورەوە کەوا هاتوون ببنە شایەد یا ببنە یارمەتیدەری ئەو. فەرمانتە باوکی حەبسە. گەورەم ئەوانە هەون زۆر جوان قسە چییە؟ من ئەو پیاوە ناناسم ئەی تۆ ئەوە دەناسی؟ نەخێر گەورەی من دەزانی بۆچی لێت خۆش دەبم؟ نەک لەبەر ئەوەی کەوا پێت وتوە نەمکوژێت بەڵام لەبەر ئەوەی کەوا تۆ پیاوێکی دووربینی دەزانی تۆ وڵاتەکە لە کاتێکی ئاوادای ناتوانێت جەنگ بکات وێستا کاتی ئەوە نییە کە بەرەنگاری هیچ جەنگەیەک ببتەوە و هێزەکەی هەرچۆن بێت تۆش ئەوە دەزانی و هێزی مسلمانان شەڕ لەگەڵ کەس ناکەن ئەگەر شەڕ نەکەن لەگەڵیان ئێوە خەڵکی ناپاک نین و خەڵکی دوژمنایەتی نین خودا ئاگادارە. تۆ خودای گەورە بە تەواوی دەناسی و هەروەها لەسەر رێبازی پێغەمبەر عیسا دەڕۆی خودا لێ رازی بێت پیاوێکی خیانەتکار و ناپاک نەبوویت تۆ چاو زەق بووی بۆ هەموو کارێکی باش و چاک بۆ ئێمەی جێبێڵە ئەی میر خودا چاکەت بۆ بکا. نا سزای مەدەن بەڵکو ئامۆژگاری بکەن بۆ ئەوەی چاک ببێتەوە وە گەر ویستت لە پاش ئەوە بگەڕێیتەوە. بۆ خاک و وڵاتی قوستەنتینیە هەواڵە درۆیەکانت بگێڕیەوە بۆ ئەوێ یان ڕاستیەکان وەکو خۆتان دەڵێن ئەوە بڕۆ تەنانەت شەرمەزاری دێتە سەرڕێت وە شپرزەی و دووڕوی وە بڕێکیش لە پارە لە بەشی دووڕوی بەڵام ئەوە بزانە ئەگەر چویتە ناو خاکێکی عەڕەبی لە سنووری ڕۆم تاوەکو سنووری دەریای سینی ڕۆژهڵات یاخود تا دەریای ڕۆژئاوا شتێکل لەسەر نییە بەڵام ئەو کەسە خەڵات دەکرێ ئەگەر بتکوژێ یا ئەسیرت کا لێم ببورە ئەی گەورەی من من ئەبم بە خزمەتکاری تۆ هیچ قسەیەکم ناوێت نامەوێ نە برادەرم بی و نە خزمەتکاریش بۆ ئێمەی جێبێڵە ئەی میرم چێ؟ ئەم دەست بەسەرە چێە؟ پێم بڵێن ئەو نەفرە چێە؟ ئەو دەست بەسەرە چێە؟ ئەو مامۆستایە چێە؟ هەی سەر شوعیب هەردووکتان بە نەفرەت بێ هەمووتان کوژران تۆ شوعیب و ئەو کەسانە کە دەیان ناسی لە یەک ڕۆژدا. دەتان بینم چۆن سورتان دەکاتەوە لەناو یەک فرندا یەک یەکتان دەخوات ئەو دڕندەیە گەورەیە ئەو دڕندەیە خوا نەناسە بەقەد یەک ورچە هەمووتان دەخوات دانیشە دانیشە هێشتا تەواو نەبم لە تۆ وە تا دڵنیان نەکەمەوە بزانە من ناتکوژم بەڵام دەمەوێ ئەوە لێ بپرسم بۆچی ڕقتان لە ئێمەیە؟ ئێ بۆچی ئێوەم خۆش بوێ؟ وەڵامێکی جوان بوو من دژمنی خۆم خۆش دەوێ بەڵام ڕاستگۆ بێت وە ڕقم لە درۆزن دەبێتەوە ئەگەر هاوڕێی خۆشم بێت دەی پێم بڵێ لەبەر چی ئێمەت خۆش ناوێت ئێ باشە باجم لێ وەربگرن. چەند لێ وەربگرین؟ هەر چەندێ بێ کێشە نییە. بۆ تۆ ئێستا ناتوانی بیدەیت؟ ئەگەر ناتوانی بیدەی ئاسایی ئەمەیدا و هەروەها بە هاوڕێکانی خۆشت بڵێ ئەوانەی توانایان نییە. ئایا دەزانی ئەگەر یەکێک لە ئێوە توانای دانی باجی نەبێت ئەوە ئێمە لێی خۆش دەبین؟ نا بە خودا. ئایا دەتوانی حاشا لەوە بکەیتەوە براکانمان یارمەتی وەردەگرن لە بەشی دارایی ئێمە؟ هەموویان مووچەیان بۆ بڕاوەتەوە لەبەر ئەوەی توانای ئەوەیان نییە کەوا هیچ کارێک بکەن. من شایەدی دەدەم کە لەسەر ئەو شتە ئاگادارم. تۆ دەزانی ویژدان چییە؟ ئەی گەورەترین بازرگانی حەلەب نەک بە تەنیا هەر خوناسیڕە. بە مانای ئەوەی هەر یەکێک حەقی لە لای ئێمە هەبێ ئەو شتە لە ملمانە و پەیمانی دەدەینێ. ئێمەش پەیمان و ویژدانمان لە ئەستۆی ئەواندایە. هەر وەکو ئەوەیە کە موسوڵمان پارەی زەویەکەی دەدات پێش وەختە، هەروەها لە ئێوەش پێویستە بە گوێرەی توانایی خۆی پارە بدات بە بەشی دارایی بۆی پارەکە بەسەر هەژاران دابەشکرێ بۆ دابین کردنی ژیانی ئەو هەژارە و موچە بڕینەوە و رێگا چاکردن و هەموو شتێکی پێویستی ژیان و ئامادەکردنی هێزەکانی وڵات بۆ پاراستن لە دەستی ناپاکان و دوژمنان. یان تۆ حەز دەکەی ڕۆم بگەڕێتەوە بۆ خاچی ئێرە بەڵێ دەمەوێ ئایا ژیانتان خۆشتر بوو لە کاتی ئێستا نا بە خوددا من ئێستا پێت دەڵێم بۆ ڕقل لە ئێمەیە تۆ دەپارڕیتەوە وە پیلانێک دادەنی بۆ پاڕانەوەکەت بەڵام ئەو شتی لە خەیاڵتە مەحاڵە بێتە دی بەڵام هەر دێتە دی. نەخێر قەت نایەتە دی. لەبەر ئەوەی خودای گەورە و میهرەبان بازرگانی حەڵاڵ کردووە و ڕیبای حەرام کردووە و تۆش دەتەوێ ئەو شتە حەڵاڵ بکەی کە خوا حەڕامی کردووە و تا ئێستاشی لەگەڵ بێت هەژاری خەڵکت بە هەل زانیوە بۆ ئەوەی قەرزەکانیان وەرگریەوە بە زیادەوە. بزانە من زۆریم لە کەس نەکردووە بۆ هیچ شتێک. ئەی ئەو شتانەی بە تەعەدا وەرت گرتووە وە بەرامبەر ئەو شتەی کە بە قەرز داوتەوان بە دووقاتەوە پارەیان لێ دەسێنیتەوە. هۆ شتێ بوو ڕۆی. هەر شتێک بناغەی ناحەق بێ ناحەقە. هۆ تەنها بازرگانیەک بولمابەیما ڕوویداو تەواو. دەبینین موزاحیم؟ بەڵێ گەورەم. بانکەرەکە بانگ بکە بڵێ هەر کەسێ ئەو پیاوە زەوی لێ داگیر کردوە یا ماڵ یا ئاژەڵێک بەرامبەر بەوەی کە بە ڕیبا شتێکی زیاد وەرگرێ لێیان، با خۆی قەرزەکەی بێتەوە لای من و بڕی ئەو پارەیەشم پێ بڵێت کاتێ ئەو پیاوە بە ڕیبا وەری گرتووە. وە ئەگەر ئەو کەسە مردووە با نەوەکەی بێتە لای من، ئەگەر نا کەسێکی نزیکی. فەرماتە گەورەم. ئەو هەموو شتەی هەیەتی لە کۆشک و پارە و زەوی مەڕ و ماڵات و ئەوانە بە زۆری دەستی کەوتووە ئەی ئەمیر. ئێستا دەبینین. ئەگەر شتێک ماوە پاش گەڕانەوەی شتەکان بۆ خاوەنەکانیان ئەوە حەقی خۆتە ئەگەر نا والله دەتکەمە پندێکی وا بۆ هەموو خاین و ناپاچێکی تر ناوت چییە؟ ناوم عامری کوڕی عومەیر. باشە بزانم بۆچی عومەری میر تۆی دەرکرد؟ تۆمەتباری کردم بەوەی کە من پیاوی حەجاجم. ئەی باشە بۆچی ناگەڕێیتەوە بۆ لای حەجاج؟ نامگرێتە خۆی و پشتم ناگرێت و سەرکەوتووم ناکات لەسەر میرم عومەری کوڕی عەبدولعەزیز. تەنها تۆ گەورەم ئەی پەیمان پارێز. ئەو کوڕی تۆیە و خودا بتانپارێزێ. وەڵڵاح خزمەتی ئەو پیاوە بکەن. بە خزمەتکارەکان بڵێ ئەو پیاوە ببەن بۆ دیوەخان. فەرمانتە گەورەم. وەضاح ڕاوەستە ئیشم پێتە. بە سەرچاو گەورەم. لەگەڵ ئەو کاروانە بڕۆ ئەوەی ئامادەمان کردووە بۆ لای کوڕەکەمان لە خوناسڕا. ئەو شتەم زۆر پێخۆشە و لە دڵم گران نییە و زۆریش بیری دەکەم. لە سەفەرەکەتدا باش ئاگاداری ڕێگاکە بە. خوانەخواستە با دایکی عومەر هیچی لێ نەیەت. دڵنیابە گەورەی من. پرسیاری ئەو پیاوەی لێ بکە و بەناو هەموو شارەکەدا بگەڕێ و پرسیار بکە بەڵکو هەواڵی ئەو پیاوە خراپە نەگەیشتووە بۆ لای کوڕەکەمان. من هیچ کاتێ باوەڕ بە قسەکانی ئەو ناکەم گەورەی من. دەڵێم پاسەوانێکی لەسەر دابنێی زۆر باشە. لە پێش چاویان ون نەبێ ئاگات لێی بێ گەورەم. گەورەم باش بیر لە قسەکانی من بکەرەوە تاوەکو ئێمە بزانین ئەوە کێیە. وە کێ دەزانێ چی لە دواوەیە. خەبەری لە دوایە ان شاء اللە. گەر وابێ ئەو شتەی ئێوە باسی دەکەن ئەوە کوژراوە مەحاڵە مابێت. ئێمە نەمانتوانی بیکوژین ئەی گەورەی من. بە بڕوای من ئەو پیاوە گوناحە بکوژرێ ئەی گەورەی من. ئەو زۆر باشە لەگەڵمان. بەڵێ. بە خودا ڕاست دەکەی ئەگەر وەکو مامیشی بێت ئەوە هەردەم ڕوخاند و دەرم دەکرد ئەگەر لە جێگای مامی دابنیشێت ئەوە مەترسیەکی زۆری بۆ ئێمە دەبێت وە دوژمنایەتیشمان دەکات ئەگەر بە چاوی خۆت دەیبینی چۆن خزمەتی ئەو خەڵکە دەکات یارمەتی ستەم لێکراو دەکا ئەگەر لە ئێمەش بوایە ئەگەر پیاوەکانی خۆشی ستەمکار بن سزایان ئەدات تۆ داوات لە خودای گەورە دەکرد کە ئەو لەسەر تەختی جێنشینی دابنێ وا دیارە دەتەوێت دوای ئاینی ئەوان بکەوی ئەو قەشەی کەنیسەی خوناسڕە ئەی خوافوت بکە هەرچیەک بێت ئەو دژمنی ئێمە بێدەنگ بێدەنگ بگەڕێەوە بۆ ناو کەنیسەکە تۆ هەواڵی تازە و نوێم بۆ بێنە. و تۆش تۆ ساوەڕوانی فەرمانم بکە ئەی هەڵاتوی دەستی عرب فەرمانتە ئەی گەورەی من های! ئایا ئاسمانی خۆ ناسڕە پارەمان بۆ دەبارێنێ؟